هاتەوە لە گوند بەو پەڕی پەرێشانی دەژیا هەم ترس لە حیزبی دموکرات هەم ترس لە دەوڵەت ئاخری چاری ناچار هاتە مهاباد و خۆیدایە دەست دەوڵەت و بردیانە ورمێ و گۆڤاری سروەی بۆ دەنووسین چوار ژمارە و نیوی نووسی و سەرنجام لە بستنۆی یەکی ساڵی 1965 کە دەبێتە هەژدەی ئاپرێڵی 1970 زینی قزڵجی و زەبیحی و هەژار. لەو سەردەمانەدا کە مەلا مستەفا لە ڕووسیاوە گەڕابووەوە بەغدا، قزڵجی سەروکەللەی پەیدا بووەوە. دوای گەڕانەوەی لە تاران، ماوەی دوو ساڵ لە هەڵەبجە لە ماڵی شێخ ئەحمەد نوشتەنووسی کردووە و ڕیشی هێشتووەتەوە و نان و دۆی تەکیەی خواردووە، هاتەوە بەغدا. مەلا مستەفا بردیە لای کاربەدەستانی دەوڵەت دەستەبەر بوو کە ئەم پیاوە عراقیە ترسی نەما ئەویش وەک باسم کرد عکاسی دەکرد و عەربیشی بۆ ڕادیۆ دەنووسی لە ساڵی 1960دا بارزانانی دەگەڵ قاسم تێگیران و شەڕ هەڵگیرسا قزلجی زۆر دەترسا کە هەرچوونکە بارزانانی ئەوی بە دەوڵەت ناساندووە بیگرن منیش تازە لە مۆسکۆ گەڕابوومەوە، حیزبی کۆمۆنیستی عێراق بە من و قزلەجییان ڕاگەیان کە ئەگەر پێتان خۆش بێ لە ئەڵمان دادەمەزرێن و دەکرێنە مامۆستا لە دانیشگا. من قبووڵم نەکرد، وتم، ئەگەر لە ئەڵمان بام و بارزانی لە دەوڵەت هەڵگەڕاباوە لەوێوە دەهاتمەوە. قزلجی قبووڵی کرد و ناردیان، بەڵام لە باتی ئەڵمان بردیانە بولغاریا. وتاری تودەی دەکردە کوردی و دەگەڵ کەریم حیسامی تەسجیلیان دەکرد و لەسەر رادیۆ پەیکی ئێران لە ئەڵمانی رۆژەڵاتەوە دەخوێندرایەوە. دەمێک بوو رادیۆکە نەمابوو، هیچ خەبەرمان لە قزڵجی نەبوو، لەپڕ سەر و کەللەی لە تاران پەیدا بوو، کە پاش سەرکەوتنی ئینقلابی ئیسلامی دەگەڵ ئیحسان تەبەری هاتبووەوە. لەسەر رۆژنامەی مەردومی تودە دامەزرا. بەشە کوردییەکەی بۆ دەنووسین، جار جار دەهات لە کەرەج سەری دەدام. بیستمان کە لە زیندانی ئەویندا وەفاتی کردووە و تەنانەت نەمانزانی قەبرەکەشی لە کوێیە زەبیحی وەک باسکرا ڕێگەی دەرک و دیوانی بۆ کرایەوە گەیشتە ڕادێ کە هاتوچوی قەسری جمهوری دەکرد جارێک نەمزانی چۆن بوو بێسەر و شوێن بوو دوو ساڵ خەبەرم نەزانی لە پڕهاتەوە سەردونیا و گوتی لە ماڵێکدا حەپسیان کردبووم دیسان وە قەدر کەوتەوە ئەوە ئەم هاتوچۆ و هەڵبەز هەڵبەزەت لە چییە؟ بۆ فەرهەنگەکەت چاپ ناکەی؟ گوتی، ئەم زستانە چاپی دەکەم. گوتیان هاتووەتە لای برای شێخ عێزەدین شێخ جەلال، لە ڕێگە دێموکرات گرتوویانە و چەک و پارەیان لێ گرتووە و بەریان داوە، ئیتر ناوی نەما، پاشان وتیان لە عێراق بەعسی کوشتوویانە. ئەویش زۆر ئەسەح نەبوو تا خەبەری ئەسەحم دەستکەوت کە هاتووە بۆ ئێران و لە نزیک تەورێز گیراوە ئیتر لەو ساوە ئەویش وەک وەفایی ئاخری خێربێ دەمێکە بێسەر و شوێنە لە سێ تفەنگداران جارێ هەر من ماوم کوا چۆن بزانین من چۆن شرت و گوم دەبم خوا ئەیزانێ مەحوی شاعیر دەفەرموێ بەجێ ماوم لە یاران نابەجێ ماوم ئەجەل زوو بە بە مردن لەم قوسووری ژینا ئێستیعفا نەکەم چ بکەم شاعیرێکی عەرەبی بەر لە ئیسلامیش دەڵێ بە بیری من مردن کوێرێکە دەست دەکوتێ ئەگەر کەسێکی وەبەر نەهات تا زۆر پیر نەبێ نامرێ لەم 66 حەو ساڵەی تەمەنم ئەگەر بە باری ئاساییدا لێکی دەمەوە ڕەنگە دەبواە سەد جار بمردمایە ئەوانەی بە منداڵی ناسی و من لەو شوێنانەی لێم خوێندوون لەو گوندانەی لێیان ژیاوم لەو سەفەرانەی کردو من و لەو هەموو بەڵایانەی بەسرم هاتوون هەزاران کەسم ناسیون کە ئێستا دەپرسم تاق و وازێک نەبێ نەماون و هەموویان مردوون کەچی وا من هەرماوم و بە دەردی شێخ ڕزاگوتی سەگ مەرگم و گیان سەخت بەڵێ جگە لە دوو تفەنگداری هەوڵم سەتان ڕەفیقە ڕێگەم دنیایان بەجێهێشتووە خۆم لە بەرد و هەڵەموت هەڵداشتووە نەمردووم برسیەتی زۆرم کێشاوە بە نەخۆشی سیل و دیق و چەندین نەخۆشی توش بووم سەتان جار گول لە تۆپ و بۆمبام بەسەردا هاتووە سەتان خەتەری تر توش بووم و ئێستاش هەرماوم جا چۆن نەڵێم مرگ کوێرە و پەل دەکوتێ بابزانین کەی ئەم ژیانە گواویە دەبڕێتەوە هەژاری مکریانی لە دواساتی نووسینەوەی بەسەراتەکانی ژیانیدا دەچێتە سەر بەشێکی تایبەت بە ناوی من و کەرەج ئەو دەنووسێ لە عومرمدا بۆ یەکەم جار ئەم ناوەم لە پێشمەرگەیەکی کوردی عراقی بیست وتی لە شاری کەرەج قەتارەکەمان هێندێک ما وتم لە کوێیە وتی چل کیلۆمەتر لە تاران دوورە وتم لای غەربی تاران یان شەرق وتی لە شەرق وەک باس کرا لە پاش شکانی شۆڕش هاتمە تاران لە کەرەج خانوویەکی شیر و خورشیدی ئەوسایان هیلال ئەحمەری ئێستایان بۆ دەستنیشان کردم و چوومەتێی فەرهەنگێکی فارسی بە کوردیم نووسی بە خەتی لاتینی باوی ئێران لە پاشان گوتیان فەرهەنگی کوردی بە فارسی بنووسە ماوەی چوار ساڵێک دەگەڵیان ماندوو بووم فەرهەنگێکم نووسیوە پتر لە 55هزار وشەی کوردیە و لە ئاخریاندا فارسیەکەم نووسیوە ئەویش وا لەسەر تاقە داندراوە و سروش دەڵێ چاپی دەکەم و من بڕوام نەکردووە تاریخی ئەردەڵانم لە چەند تاریخێکی بە فارسی نووسرا و کردوەتە کوردی و ئەویش چاپ نەکراوە وەک باسیشم کرد دوو کتێبی عربی بە ناوی تاریخی سولەیمانی و ڕەوابتی فرهنگی ئێران و میسرم لە عربیەوە کردە فارسی و چاپ نەکراون و هەروە بێکەس مانەوە تەنانەت ڕەوابتی فرهنگی یەکەم هەر زیراکسیشم دەست نەکەوتووە. لە کتێبی آثار البلاد و اخبار العباد تالیفی محمد محمود القزوینی کە جوغرافیای تاریخی دونیایە و لە زەمانی ئاخر خەلیفەی عەباسیدا نووسرایە هەرچی دەربارەی ئێران بووە کردوومەتە فارسی و ئەویش لەبەر بێ کاغەزی چاپ ناکرێ چوارینەکانی، حەکیم عومەر خەیام، دوو سەد و پەنجا م لێ کردوونە کوردی هەر لە سەر کێشی فارسیەکە، جارێک لە عێراق لە چاپخانەی شۆڕش لە چیا چاپم کرد. لەو دەمەوە لە ئێران لە لایەن، سەیدیانی مهابادی، کە قەدیم بە، ابن الشیطان، مەشهوور بوو دوو جاران بە بێ پرسی من چاپ کراوە، دوو جاریش لە سنە هەر بێ پرسی من لە چاپ دراوە و بڵاو کراوەتەوە، بەڵام دەوڵەت ئیجازەی بە خۆم نەداوە چاپی بکەمەوە. لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و شەش دا تەواو نەخۆش کەوتم، کەوتە بیرم کە بۆچی تا ماوم کارێک دەگەڵ مەموزینی خانی نەکەم، چوار نوسخەی لێک جیای چاپیم هەبوو کە حەمزە ساڵی هەزار و نۆ سەد و نۆزدە لە ئەستەمبوڵ و سیدا ڕودینکۆ لە ساڵی هەزار و نۆ سەد و شەست و دوو لە لینینگراد و بوز ئەرسەلان ساڵی هەزار و نۆ سەد و شەست و هەشت لە ئەستەمبوڵ بە لاتینی و مام گیو لە هەولێر چاپی کردبوو لە بەر یەکم ڕاگرتن. نوسخەیەکی ڕاستم لێ نووسینەوە و خەیاڵم کرد کە دەگەڵ مەموزینە تەرجەمە مکریانەکەی خۆمدا لە چاپیان بدەم بەڵام تا ئێستا بۆم نەلواوە با بزانین چۆن دەبێ کەوابوو لێرەدا بێجێ نازانم هەموو نووسراوەکانم چاپکرا و چاپ نەکرا و ئەوی تا ساڵی 1970 نووسی و من بۆتی بنووسم. یەکەم نووسراوم ئاڵەکۆک کۆمەڵە شعرێکی زمانی کۆمەڵی ژێکەف لە تەورێز ساڵی 1945 لەلایەن ڕەوابتی فەرەنگی ئێران و شوڕەوی لە تەورێز چاپکراوە و بە ئازەری و ئەرمەنی و هێندێکی بەڕوسیش تەرجەمە کراوە دووەم بەیتی سەرە مەڕ و لاسایی سەگ و مانگەشە و کۆمەڵە شعرێکی هەزار بەیتییە لە شام بە قاچاغ چاپ کراوە. سێیەم مەموزینی خانی بە موکریانی ساڵی 1960 لە بەغدا چاپ کراوە و ساڵی 1357 ی هەتاوی کە دەکاتە 1979 ی زاینی ئۆفسێت کراوەتەوە. چوار نووسراوی دکتۆر عەلی شەریعەتی لە فارسییەوە کردوومە کوردی و لە تاران چاپ کراون. چوارەم، یەک لە پەنای خاڵ و سفری بێ بڕانەوە نووسراوی پێنجەم، ئاری برا وا ڕابورا شەشەم، عیرفان بەرابەری ئازادی حەوتەم، دایە، باوە، کێ خراوە هەشتەم، تاریخی سولەیمانیە لە عەرەبییەوە بۆ فارسی چاپ نەکراوە نۆیەم، ڕەوابتی فەرهەنگی ئێران و میسر لە عەرەبییەوە بۆ فارسی چاپ نەکراوە. دەیەم هۆزی لە بیرکراوی گاوان لە عەربیەوە بۆ کوردی ساڵی 1970 لە بەغدا لەسەر ئەرکی کۆری زانیاری چاپ کراوە. یانزەیەم شەرفنامە بە کوردی کۆری زانیاری ساڵی 1970 بڵاوی کردوێتەوە. نووسینی دوانزەیەم دیوانی مەلای جەزیری بە شەرحەوە ساڵی 1960 هەتاوی کە دەکاتە 1970 زینی لە تاران لە چاپخانی سروش چاپ کراوە. سیانزە فەرهەنگی فارسی بە کوردی بە لاتینی چاپ نەکراوە. چواردە فەرهەنگی کوردی بە کوردی چاپ نەکراوە. پانزە تاریخی ئەردەڵان لە فارسییەوە بۆ کوردی چاپ نەکراوە. شانزە آثار البلاد و اخبار العباد لە عەرەبییەوە بە فارسی چاپ نەکراوە. حەڤدە نامیلکەیەک بە ناوی پێنج ئەنگوست دەبنە یەک مست لە فارسییەوە بۆ کوردی بۆ منداڵانە، دوو جار، هەزار و سێ سەد و پەنجا و نۆ و هەزار و سێ سەد و شەست و دووی هەتاوی، کە دەکاتە هەزار و نۆ سەد و هەشتا و هەزار و نۆ سەد و هەشتا و سێی زاینی لە تاران، لە مەکۆی ڕاهێنانی هۆش و بیری مناڵ و ڕۆڵان چاپ کراوە. هەژدە عومەر خەیام بە کوردی، لە شۆڕش چاپ کراوە و لە ئێران بە دزی منەوە چوار جار چاپ کراوەتەوە. نۆزدە بۆ کوردستان هەژار دیوانی شعرە لە عراق دوو جار چاپ کراوە و لە ئێران تەجدید کراوەتەوە بیست قانون دەرتۆب تەرجەمە لە ئەبوو عەلی سیناوە بە فارسی جزمی یەکەم کە تا ئێستا سێ جار چاپ کراوە بستویەک قانون در طب، تەرجەمە لە ئەبو عەلی سیناوە، بە فارسی، جزمی دووهەم، کە دوو جار چاپ کراوە، جزمی سێهەم، جزمی چوارەم، جزمی پێنجەم و جزمی شەشەم لە قانون در طب کە هێشتا چاپ نەکراون. مەموزینی خانی، ئەسڵەکەی بە ماناکردنەوەی وشەگرانەکان و ئیستلاحە موشکیلەکانییەوە لە نوسخەیەکی دروست دا. جگە لەمانەش زۆر مەقالات و شیعر لە زۆر ڕۆژنامە و گۆڤاراندا چاپ کراون و، نازانم لە کوێن کە لەوانە دەکرێ بڵێم لە ڕۆژنامەکانی خەبات کوردستانی زەمانی قازی کوردستانی برای خەبات مەجللەی هەڵاڵە گۆڤاری ڕووناهی لە بەغدا هێوی ڕۆژنامەی عمەر جەلال کەوا بزانم چرای کورد بوو کومسە مولسکی برابدا گۆڤاری لیتیراتور ئێژی زن کە بە ناوێکی تر چاپکرا ڕێگەی گەل نووسری کوردی و زۆری تریش کە ئێستا لە بیرم نەماون لە سروشتدا چەند مەقالێکم هەیە، لە پێشەنگیشدا هەروەها، هەروەک وتووێژێکیشم دەگەڵ پێشەنگ هەیە و چاپ کراوە. لە ئاخر و ئۆخری پایزی ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و شەش دەگەڵ مەعسووم چووینە پاریس، بووینە میوانی ڕەسووڵی برام کە ئێستا ژنێکی ئێرانی و کوڕێکی هەیە چوار ساڵان بە ناوی دیاکۆ سەفەری پاریسم بۆیە خۆش بوو کە دەگەڵ ئەنستیتیۆی کوردی پاریس و کاک کەنداڵی مودیریش بوومە ئاشنا، ڕۆژانە هاتوچۆی ئەو شوێنە پیرۆزەم دەکرد. ئەو شوێنە لە پاریس بە هاوکاری یەڵماز گونەی و کاک کەنداڵ دامەزرا یەڵماز گونەی بڕیاری داوە کە هەرچی داهاتی فلیمەکانیەتی لەوێی خەرز بکە کەنداڵیش کە یەکێکە لە زانایانی فیزیکی مەشهور هەموو هێزی خۆی لەو بارەوە سرف بکە بەڵام داخی گرانم یەڵمازگونەی مردن مەودای پێنەداوە و جوانەمەرگ بووە شوێنەکە لە چاکترین جادەی پاریس واتە لافاەت دامەزراوە بە هەزاران کتێب بلاڤۆک، ئەفلامی ویدیۆ، کاسێتی وەرگێڕراو لە هەموو بابەتەکانی سەر بە کوردستانی تێدا کۆکراوەتەوە. دەوڵەتی فەرەنسای سۆسیالیست زۆر یارمەتی ئەو شوێنەی داوە. جگە لە ئەساسیە ساڵانە هەشت سەد هەزار فرانکی یارمەتی کردووە، بەڵام دوای ئەوە کە دیگۆڵیە دەستە ڕاستیەکان هاتوونە سەرکار، پاش دیدارێکی وەزیری دەرەوەی تورکیە ئەو کۆمەکیەیان بڕاوە. کەوتونەتە بێ پۆڵی و دەستەنگی ملیۆنێری کورد لە ئەوروپا و شوێنی تر یەکجار زۆرن بەڵام کورد فێری ئەوە نەبووە کە سەری خۆی بەو شتانەوە بێشێنێ یارمەتی ناکەن هەرچۆنێک بێت چاکترین جێگەی کۆکردن و ڕاگررتنی کللتوری کورد لەو شوێنەیە لە سای هاتوچۆم بۆ ناو ئەو مرکزە گرینگە دەگەڵ زۆر کوردی دڵسۆزی فیداکار بوومە ئاشنا بە تایبەتی کاکشەوقی تەیمور و زۆری تریش بەر لەوە بڕۆم بۆ پاریس مەموزینە ئەسڵیەکەی خانیم بە مانا لێدانەوە لە تایبدا نوسخەیەکم نیشانی کاک ئیدریس بارزانیدا خوێندبوویەوە قەراریدا لە ئەوروپا چاپ بکرێ نامەیەکی بۆ مامۆستا پیرۆت لە ڤیەن ناردوو کتێبەکەشی بۆ نارد کە بە زووترین کات بە هەر نرخێک بێ بە چاپی بگەێنێ پاش حەفدە ڕۆژ تاخیر توانیم تەلەفۆنی پیرۆت وەرگرم قەرار درا پێکەوە حەولی لە چاپدانی بدەین. بە هۆی کاک کەنداڵ کەوتمە پرس و ڕا، گوتیان زۆر جوان چاپ بکرێ دوو سەد و چل هەزار فرانکی تێ ئەچێ، کە لێکم دایەوە بە پووڵی ئێران دەیکردە سێ ملیۆن و ئەوەندە تمەن، دەمزانی ئەو پووڵە بۆ ئیدریس هەڵناسووڕێ، کەنداڵ وتی ئێمە ماشێنێکی چاپی کامپیوتەر دەکڕین بە حەوت هەزار دۆلار، مەشغووڵی دەبین بەڵام جارێ پووڵ نییە. وەختێ هاتمەوە کەرەج بە ئیدریسم گوت با ئەو حەوت هەزار دۆلارە تەرتیب بکەین گوتی شەرتە ئەگەر حێزبیش موافقەت نەکا من خۆم تەرتیبی دەکەم بەڵام دوو ڕۆژ دوای ئەم وتووێژە ئیدریس بە سەکتەی قەلبی مرد و ڕیسەکەم بووەوە بە خوری لەو سەروبەندەدا کە لە پاریس بووم کۆبوونەوەی لاگرانی ئەنستێتیۆ بوو کە لە هەموو لایەکی ئەوروپاوە بێن زۆر کەس لەبەر ویزا دەست نەکەوتن نەهاتن لە سوێدەوە چەندێک هاتن و لە ئەڵمان و شوێنی تریشەوە هاتبوون لە کۆبوونەوەکاندا شرکەتم دەکرد ڕۆژی دوایی گوتیان بڕیاروا بووە دکتۆر ئێسمت شەریف وانلی ڕئیسی جەلسە بێ نەخۆشە و ناتوانێ بێ کەوا بێ باهەژار ئەم ڕاستەتی جەلسەیە وعودە بگرێ و قسەی خەڵاس بوونی کۆبونەوە ئەو بیکا لە جەلسەی تایندا من زۆر بە ڕاشکاوی تێرم گلە و گازن لە کورد کرد کە بابە ئەو هەموو حیزب حیزبە چیە هەتانە ئێمەی کورد لە هەموو لاوە بەر پەلامار دراوین کە خەریکن توخم و توممان ببرنەوە و بە دەردی سوور پێستەکانی ئەمریکا بچین ئەو هەموو حیزبە کە هەمووشی دژی یەکترە بۆ چییە؟ جاران دەمانگوت شێخ و ئاغا لێ ناگەڕێن ئازاد بین ئێستا حیزبەکان لە شێخ و ئاغا خراپترن و زۆرتریشن. وەک خەڵکی قوڕە بەرازمان لێ هاتووە، بە دوازدە ئاغا ڕەعێتێکیان هەبوو، وەختە ناوی حیزبەکان لە هەموو کورد زیاتر بێ. بابە پیاوی چاک بن، ئێمە بێکەس و ڕووت لە دەشتێک لە بەر باران و بەفر ماوین، جارێ با پەنایەک دروست کەین سەرما نەمان با، ئەوسا لە سەر ڕەنگکردنەوەی سوور بێ یا شین و زەرد بێ شەڕ دەکەین. خولاسە زۆرم هەموو لایەک شێلە. لە لایەن ڕۆژنامەی کوردستان پرێس و فەرهاد شاکەلیشەوە چەند وتوێژێکم دەگەڵ کرا هەرچەند ئیدریس سپاردبووی کە پیرۆت لە خەرجیدا یاری دەم بدا بەڵام ئەوێ ڕاست بێ ئەگەر دکتۆر عزیزی فەیز نەژاد لە ئەڵمانەوە یارمەتی نەدابام لام وایە ڕەزیل دەبووم خوا جەزای بەخێری بداتەوە. کاک حەمەی عەزیزیش هات چەند ڕۆژێک میوانمان بوو بە دیداری زۆر شاد و شکور بوومەوە لەو سەفەرە پەنجا ڕۆژم پێچوو لە چەند ماڵێک لە پاریس دەعوەت کراین ماڵی نازیە خانم خوشکی کەنداڵ نازیە خانمی شافعی کەمالی داودی دۆستان و هۆگرانی دنیای پڕزانست و حیکمەتی کتێب لێرەدا هاتینە کۆتایی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هیوادارین کە جێگەی سوود و ڕەزامەندی هەموو لایەکتان بوو بێ تا بۆ خوێندنەوەی کتێبێکی تر و لە بەرنمەی کتێب باشترین هاوڕێدا پێتان دەگەینەوە خۆشەویستی و بەختەوەری هاوڕێی هەمیشەیتان بێ